سێزدە، پەیوەندی بەمنەوە نییە بەندیانی قاوشیەک هەموو ڕۆژێ بەر لەوەی شاور لێ بدرێ لە ژوورەکەی خۆیاندا کۆ دەبوونەوە بە پەلە سفرەیان ڕادەخست دەیانویست هەرچی زووترە شیوەکەیان بخۆن و پاش ماوەی حیکایەتەکەی زیندە بژنەون. مامورانی زیندان لەم عادەتە ڕازی بوون و حەزیان دەکرد بۆ هەر قاوشێک چیڕۆکبێژێکی وەکو زیندە پەیدا ببێ و شەوانە بەندیەکان سەرگەرم بکا. هێشتا سفرەکەیان کۆنەکردبۆوە، ڕدێن سپی قاوشەکە گوتی، زیندە تکایە وشۆ بەبێ ناز و نووز دەست بە حیکایەتەکە بکە با بزانین چیت بەسەر هات. زیندە دەستی پێکرد هەر ئەوەندە ئەو کابرا شیرپاکە گوتی چاکتر وایە پۆلیس ئاگادار بکەینەوە لە پڕ سێ چوار کەس پێکەوە هاواریان کرد پۆلیس پۆلیس زۆر نیگەران بووم حەزم نەدەکرد چارەی پۆلیس ببینم ئەگەر دەمتوانی ببزێوم هەر هەڵدەستام و ڕام دەکرد بەڵام سکم یەکجار زۆر دێشە هەرچەندە چەند پۆلیسێک لە باخچەکەدا پیاسیان دەکرد بەڵام کەسیان بە دەنگە دەنگ و هاوارەکەەوە نەهاتن یەکێک لە تەماشاکارەکان چوو بۆ لای ئەو پۆلیسەی کە لە بەردەرگای باخچەکەدا وەستا بوو گوتی جەناب یەکێکتان تا ئێرە وەرن پۆلیسەکە پرسی چی بووە زەلامێ لەوێ کەوتووە و خەریکە دەمرێ پەیوەندی بە منەوە نییە من پۆلیسی ترافیکم ناتوانم ئیشی خۆم بەجێ بێڵم یارۆ بە پەلە خۆی گەیاندە ئەو پۆلیسەی کە لەسەر شۆستەکە پیاسەی دەکردوگوتی قوربان زەلامێک لە باخچەکەدا کەوتووە و خەریکە دەمرێ پەیوەندی بەمنەوە نییە من پۆلیسی پەساپۆرتم ئەمەی گوتو ڕۆیی ئازارەکەی منیش جارێک هەم دەبوو جارێ زیاد کابرای خێرخواز بێ وچان هاواری دەکرد پۆلیس پۆلیس پۆلیس ئەنجام پۆلیسێکی دیبینی و بەسەر هاتەکەی بۆ جێڕایە ئەوی شانی هەڵتەکاند گوتی من هەقم بەسرم کارانەوە نییە من پۆلیسی ئیجرامم کابرای خێرخواز پۆلیسی چوارەمی دۆزیەوە دەخیلی ئەویش کەوت ئەویش بە ساردی و وڵامی دایەوە من پۆلیسی شارەوانیم کەوتە شوێن زەلامێکی دەستگێڕ تا بیگرێ و فەرمانی یاسای بەسەردا ئەنجام بدە کابرای خێرخواز پۆلیسی پێنجەمی بینی و چووە لای و بەسەر هاتەکەی پێگوت پۆلیسەکە گوتی من ماموری ئاگاداریم پێویستە بە پۆلیسی دایری پۆلیسخانە بڵێ کابرای خێرخواز وەکو شێت هاواری دەکرد و ڕای دەکرد کە چای بە پۆلیسێکی دیکەوت چوو بۆ لای و گوتی قوربان تۆ ماموری پۆلیسخانەی بەڵێ چیت دەوێ کابرایەک لەوێدا کەوتووە خەریکە دەمرێ فریای بکەوە ڕاستە من ماموری پۆلیسخانم بەڵام ئەم ناوچەیە سەر بە پۆلیسخانەی چوارە و من ماموری پۆلیسخانەی نوێمم کابرای خێرخواز ئومێت بڕبوو کەوتە هەڵپەی پیداکردنی پۆلیسی پۆلیسخانەی چوارم لە پڕ پۆلیسێک پیدا بوو کە نیشانەی پۆلیسخانەی چوارەمی پێوە بوو بەسەر هاتەکەی پێبوو پۆلیسەکە گوتی ڕاستە کە من مەئموری پۆلیس خانەی چوارەمم بەڵام هەقم بەسەر خەڵکیەوە نییە من تاقیبی قاچاقچیەکان دەکەم پێویستە بە مامورانی تاوان بڵێ کابرای خێرخواز دیسان کەوتەوە هەڵپە پۆلیسێکی پەیدا کرد کە نیشانەی پۆلیسخانەی چوارەمی پێوە بوو داوای کۆمەکی لێ کرد پۆلیسەکە گوتی من ماموری پۆلیسخانەی چوارەم و لە بەشی تاواندا کار دەکەم بەڵام ئێستا هیچم پێ ناکرێت چونکە مادونیم کابرای خێرخواز ومێت بڕوو بەدەستی بەتاڵ گەڕایەوە لای برادەرەکانی و گوتی پۆلیسم پێ پەیدا نەبوو هەر یەکەیان بیانووێک دێنێتەوە. یەکێک لە تەماشاکارەکان گوتی، ئەگەر دەتەوێت پۆلیس پەیدا بکەی، وەرە بە قسەی من بکە. چی بکەم؟ بچۆ سەر کورسییەک و هاوار بکە، ئەمە چ وڵاتێکە؟ ئەمە چ وەعزێکە؟ کابرای خێرخواز بە قسەی برادەرەکەی کرد، چووە سەر ئەو کورسییەی کە من لە ژێریا ڕاکشابووم و لەتاو ئازار گینگڵم دەدا. دەستی بە هاوار کرد. ئەمە چ حاڵێکە ئەمە چ وڵاتێکە شەرمە داوەشێن لە پڕ سێ پۆلیس وەکو قارچکە سەگانە قوت بوونەوە یەخی کابرای خێرخوازیان گرت و هێنانە خوارەوە بێ پرس وەڵام بردیان تا تەمەی بکەن من لە تاو ئازار و لە ترسی ئەو هەموو پۆلیسە بورامەوە وەختێ چاوم کردەوە خۆم لە ناخۆشخانەدا بینیەوە تومەز دوو ڕۆژە بێهۆشم ئەو پزیشکی کە سەرپەرشتی دەکردم گوتی ڕۆڵە گیان بۆ ویستوتە خۆت بکوژی وتم جەنابی دکتۆر من ئەو بەختەم نییە زۆر هەوڵم دا لەم ژیانە ڕزگار بم وەلێ ئەفسوس ئەم نەگبەتێش بەهۆی خواردنی خۆراکی خواردنگەوە بوو پزیشکەکە گوتی زۆر زەحمەت کێشە تا لە مەرگ ڕزگارم کردی بە ناڕزاییەوە گوتم جەنابی دکتۆر بۆ ئامەد کرد خۆلت گەڕابام با بمرم بۆچی چما ژیان چ عیبێکی هەیە لە نوکەوە بەسەرهاتی خۆم بۆ گێڕایەوە گوتم مەرگ گەلێک لەم ژیانە چاکترە پزیشکەکە پیاوێکی چاک بوو نردمیە لای دۆستێکی خۆی کە بەبێ ناسنامە کارێکم دات وەختێک کە ڕۆیشتم پزیشکەکە ئامۆژگاری کردم ئاغات هەرچێک دەڵێ ئەنجامی بدە و حەقت بەسەر درستی و نادروستی ئەو کارەوە نەبێ منیش گوتم بەسەر چاو قوربان من هەقم چیە دەستورەکەی دروست یا نادروست بێ گرینگ ئەوەی ئەنجامی دەدەم لە بێکاریدا گەڕ بوو بووم هەر کارێکیان پێمدا با ئەنجامم دەدا کارتەکەی دکتۆرم برد و چوون بۆ لای دۆستەکە دەرگاوانەکەی ڕێیدام و چوومە ژوورەوە کابراایکی زلەی قەڵە و لە سەرووی ژوورەکەەوە و لە پشت مێزێکەوە دانیشتم تا ئەو ڕۆژە مێزی وە گەورەم نەبینی بوو دوو کەسیش بەرامبەری دانیشت بوون و قسانیان دەکرد تەنانەت سەری هەڵنەبڕی کە سەیری قەد و باڵام کە وێ دەچوو گەلێک تووڕە و پەست بێ لەسەر کارتەکەی من کە دەرگاوانەکە لە پێش خۆمدا بۆی برد بۆ ژوورەوە شتێکی نووسی و گوتی بیبە بۆ لای ئەندازیارەکە کارتەکەی دایە دەستم و گەڕایەوە سەر قسەکردنەکەی خۆی پاشەو پاش لە ژوورەکە هاتمە دەرێ باوەڕم نەکرد کە بەم هاسانییە کاریان پێدابن هیچ شتێ دیار نەبوو نەکارەکە و نەکرێەکەی نە هیچی لێ پرسییم ڕاستیان گوتووە واسیتەیەک لە هزار بەڵگە چاکترە لەبەر دەرگاکە کارتەکەم بە دەرگەوانەکە نیشاندا و گوتم برادەر توخوا ئەمە ڕاستەیان ویستی دەستم پێوە بنێ دەرگەوانەکە نووسینی سەرکارتەکەی خوێندەوە گوتی ئیتر چی دەوێ کاکە دیارە بەتەمای ژنیشت بۆ بێنێ چی نووسیوە بۆ سەرۆک ئەندازیارانی نووسیوە کە کارت بدەنێ کەواتە دەبێ بچم بۆ لای سەرۆک ئەندازیاران بەڵێ بڕۆ ئەو بەری جادەکە ئەها ئەو کۆشکە بەرزە هەوە دەرگەوانەکە بە ئیشارەی دەست کۆشکێکی پێنیشاندان منیش یەک ڕاست چووم بۆ لای سەرۆک ئەندازیاران و کارتەکەم پێدا چاوێکی بە کارتەکەدا خشان کە خەریکی کارکردن بوو پرسی تا ئێستا لەم کارانت کردووە بەڵێ قوربان چەند ساڵێک ئاماردار بووم زۆر چاکە کەواتە ئەرچی خۆت دەزانی هەر شتێ دێتە کارخانەکەەوە وەصلێکی پێدەنووسیت و دەینێری بۆ لای ئاماردار بەڵێ قوربان دەزانم ئەندا زیارەکە لە پڕ هاواری کرد ئەهای وەستا قالبەکەت بە هەڵا هەڵگرتووە ئەو قەڵبەهی ئەوێ نییە ئەو جەبێ ئەوەی ئاور لە من بداتەوە گوتی دەبێ لیستی موچەی کرێکارانیش بنووسی بەسەرچاو قوربان سەرۆک ئەندازیار گوتی بە شاوڵ ئیش بکە وامزانی شاوڵ ناوی یەکێک لە کرێکارەکانە گوتم بەسەرچاو هەرچی ئەوان بیڵێن ئەنجامی دەدەم سەرۆک ئەندازیار بە نابەدڵیەوە گوتی لەگەڵ تۆم نییە کاک بە وەستایم گوت کە بە شاول کار بکە تۆ بچۆ ئامار و دەفتەرەکە وەرگرە سەرۆک ئەندازیاران بەدەست ئامارەکەی نیشاندام و منیش بەرەو ئامارەکە کەوتمەڕێ کە دوو سێ هەنگاو ڕۆیشتم، سەرۆک ئەندازیاران هاواری کرد، لەوێوە نا، بێ لێرەوە! گەڕامەوە گوتم، قوربان، خۆتان فەرمووتان بۆ ئەوێ بڕۆم. ئەندازیارەکە ئاوڕی دایەوە گوتی، لەگەڵ تۆم نییە، بڕۆ گوم بە، ئەوەندە قسە مەکە! کەوتمە ڕێ کە بڕۆم. دیسان سەرۆک ئەندازیاران هاواری کرد، گەوجە، ئەوە بۆ کوێ دەچی؟ زانیم کە دەستوور بە کرێکارەکان دەدات، چووم بۆ عەمارەکە و، خۆم بە عەماردارەکە ناساند. عەماردارەکە بە سەرسامی قەدەرێ لێم وردبۆوە و بە پێکەنینێکی تایبەتەوە پرسی، چێ ناردووتی؟ ئا؟ خزم تا؟ بریا لال بوایەم و وڵامم نەدایەتەوە، یان درۆیەکی مەسڵەحەتم کردبایە. زۆر سادە و ڕێک و ڕەوان گوتم، نەخێر. کابرایەک بەزەیی پێم داهاتەوە و داوای لە ئاغا کرد کە کارێکم داتێ. کە ئەمەی بیست، کتوپڕ سیمای گۆڕا و بە ڕقەوە گوتی، دەفتەرەکان لەو چەکمەجانەدایە، بڕۆ دەریان بێنە. پرسیم، ئەم دەفتەرانە چین؟ بە پێکەنینێکی تەوزئامێزەوە گوتی، دە وەرە لەگەڵ کێدا کار بکەن؟ وابزانم تازە لە قوتابخانەوە هاتووی. لە ژێر لێوەوە بەرپەرچم دای و گوتم، من چەندین ساڵ ژمێریار بووم و دەفتەرم نووسیوە. مەبەستم ئەوەیە کە ئەم دەفتەرانە نوقستانن. دەفتەرەکانم خستە بن باقەڵم و لە ئامارەکە هاتمە دەرێ. خوایە، تەگبیرم چییە؟ منێ کە سرم لەم حسابانە دەرناچێ نازانم چۆن بۆ کاریان بە منە کارێکیش بەم زەمەتیە وەکو ماس سرم جێژی دەخوارد دڵم تێک هەڵدەهات هەستم دەکرد کە ئەم ماستە بێمونیە ئاخری خێر بێخوایە دیسان چوومەوە بۆ لای سەرۆک ئەندازیاران خەریک بوو دەستوری بە وەستاکان دەدا کە ماوەیەک تێپەڕی ئاوڕی لێدامەوە پرسی چی دەوێ بە ترس و لەرزەوە گوتم قوربان دەستورێ بدەن کە ژوورێکم دەنێ شەوانە تێدا بن و بە ئیشارەی دەست ڕاڕەوی تەلارەکەی نیشاندام و گوتی بڕۆ شەوانە لە لای کرێکارەکان بخەوە ئەو ڕاڕەوەی کە نیشانی دابووم شێدار و تەپوتۆزاوی بوو کرێکارەکان هەر یەکی دووسێ تەختەداریان لەسەر زەویەکە دانابوو شەوان لەسەر تەختەکان دەخەوتن منیش ناچار بووم لە تەک ئەوانەوە بخەوم بەم حاڵە ڕازی بووم چونکە بەلای کەمەوە کارێکم دۆزیوەتەوە و دەتوانم ئەقدەسی خۆشەویستم بگوێزمەوە سبەی بەیانی هیلاک و ماندوو لە خەو ڕابوو دەستم بەکار کرد بە هەر زەحمەتێ بوو حسابی چیمەنتۆ و تەختە و بنیەکانم دەرێنا و لە ئەمارەکە ڕێکم خستن نزیکی نیوەڕۆیەک یەک ترێلەی گەورە تەختەداریان هینە ئەماردارەکە گازی کردم و گوتی پسولەی 1924 متر من بدەرێ چونکە بڕیارم دابوو بە دڵ کار بکەم گوتم ماوەم بدە با دارەکان لە مەتر بدەم قۆنتەراتچیەکە ڕاپەڕی گوتی پێویست ناکات چما باوەڕت بە من نییە گوتم هەڵبەتە ڕاست دەفەرمووی بەڵام پێویستە منیش تەختە دارەکان لە مەتر بدەم قۆنتەراتچیەکە بە ئیشارەی دەست کە نیشانەی حەق و حیساب بوو گوتی زەحمەت مەکێشە دڵنیا بە پسوولەکە بنووسەدەی ئێمەش ئیشی خۆمان دەزانین درەنگە دەمەوێ بڕۆم خۆم جێل کردوگوتم پێوانەکردنی شتێ نییە هەموو دە دەقیقە نابە ئەوجا بێ ئەوەی سەیری بکەم دەستم بە پێوانە کردنی کرد و قۆنتەراتچیەکە زۆر ناڕەحەت بوو بە قینەوە گوتی هاتوو یاسا دروست بکەی گوتم دارەکانم لە مەتردا دانەیەکیشی لە 3100 متر کەمتر بوو قۆنتەراتچیەکە بە ناڕزاییەوە چوو بۆ لای ئەماردارەکە بۆ دڵنیایی دیسان دەستم بە پێوانەی تەختەکان کردەوە بە دوو قۆڵی هاتن بۆ لای من ئاماردارەکە بە شێوەیەکی دۆستانە گوتی بۆ خودمان دوو دەکەی پسوولەکەی بدێ با بڕوە سەرم هەڵبڕی گوتم سێ مەتر و بیست و چوارمان بینە ئاماردارەکە پێکەری و بە هەڵەدا چووی تەواوە پسولەکەی دەرێ با بڕوە من قبول مەکات قۆنتراتیەکە پارەیەکی دەلیرەی دەرێنە و بۆی درێژ کردم وەرە با بە وەرە ها بیگرە و شتەکە گەورە مەکەرەوە زۆر زوو دانت دەرکرد عەمار دارەکە پێکەنی و گوتی، کوڕێکی چاکە، گوێڕایەڵ و پاکە. من بە واقوڕماوی خۆ ڕاوەستابووم و سەیرم دەکردم. قۆنتراتچییەکەش پارەکەی هەر لە نێو دەستدا بوو. عەمار دارەکە گوتی، وەری بگرە، دەستی مەگێڕەوە. من کشامە دواوە و گوتم، من خاوە وەرناگرم، خیانەتیش لە ئاغاکەم ناکەم. دیسان سەرگەرمی پێوانەکردنی تەختەکان بوومەوە. عەمار دارەکە بە گوێی قۆنتەراتچیەکەدا چرپاند و گوتی. پێدەچێ دەلیرە کەم بێ، بۆی زیاد کە. قۆنتەراتچیەکە بە بۆڵە بۆڵە وڵامی دایەوە. دیارە زۆر گیرە. دەلیرەی تری خستە سەر پارەکە و بۆی درێژ کردم. وەرە، وەرە، درەنگ هانێ دێی؟ وا دیارە دەتەوێ زوو بڕۆی. دەستم دایە دواوە و. من بەرتیل ناخۆم، هەرچی تێناوە پشولەی ئەوەت دەدەمێ. ئەم جارەیان قۆنتراتیەکە تووڕە بوو زۆرت لەسەر دەکەوێ ها جوێن پێنەدا و خەریکی پێوانەکردنی تەختەکان بوومەوە قۆنتراتیەکە یەک ڕاست چوو بۆ لای سەرۆک ئەندازیاران و بەدەم ئیشارەتکردن بۆ لای منەوە گوتی ئەم تحفێت لە کوێ ناوە دەڵی ئاخر زەلامە سەر ئەندازیار گوتی چی کردووە نازانم مەبەستی چییە شەڕم پێ دەفرۆشێ سەر ئەندازیار هەر لەوێەوە بانجی لێکردن بۆ دارەکان وەرناگری کورە گوتم، نوقسانی هەیە. سەر ئەندازیار بەدەم ڕێنموونی کردنی وەستاکانەوە گوتی، تۆ هەقت نییە، بیدە بە عەمار و پسوولە لە عەمباردار وەرگرە. لە مەبەستی تێنەگەیشتم. دیارە حاڵی نەبوو، ئەگینا سەر ئەندازیارێک دز نییە. گوتم، قوربان، قۆنتەراتچییەکە دەیەوێ فێڵ بکا. سەر ئەندازیار بە ساردییەوە گوتی، تۆ هەقت چییە؟ من بەرپرسیارم ئامادە نیم ساختە بکەم سەر ئەندازیار تووڕە بوو گوتی هەتیو لە کەلی شەیتان وەرە خوارێ ئەجینا دەرت دەکەم ها بێ ئەوەی بزانم چی دەڵێم گوتم دەچم لە لای ئاغا شکایەت دەکەم سەر ئەندازیار بە ڕقەوە گوتی والله دەبێ پێت نیشاندە سەر ئەندازیار و قۆنتەراتچیەکە بە پەلە چوون بۆ ژوورەکەی ئاغا ئاماردارەکە وەکو یەکێک بە دیار لاشەی باوکیەوە دۆشدامابێ سەری داخست و لەبەر دەرگای عەمارەکەدا وێستا. کەسەر ئەندازیار و قۆنتەراتیە کە ڕۆیشتن گوتی کارێکی باشت نەکرد. بیست لیرەکەشت لە کیسی خۆتدا لێرەش دەرت دەکەن و پیاو نابێ زۆر گیر بێ. قۆنتەراتی ناچارە بەرتیل بە باڵا دەستەکاندا ناچاریشە تۆڵەی ئەوەش بکاتەوە. پرسیم باشە کێ زیانی دارەکان دەبژێرێ کەس چۆن دەبێت کێ پارەی ئەم سێمەتر و 24 سانتیمە دەدات لەم کاتەدا فەڕاشەکەی ئاغا هات و گوتی وەرە ئاغا کاری پێتە زۆر خۆشحاڵ بوو هەموو شتێ ڕۆن دەبێتەوە ئاغاش لەوەی کە بەرتیلم وەرنەگرتووە قازانجی ئەوم پاراستووە خۆشحاڵ دەبێ و کرێکەم بۆ زیاد دەکە بەخۆشی و پێکەنینەوە چوومە ژوورەوە قۆنتەراتچی و سەر ئەندازیارەکەش لە ژوورەوە بوون ئاغا بە تووڕەیەوە لێم ورد بۆ گوتی بۆ پسولەی تەختەکان نابڕی قوربان سێ مەتر و بیست چوار سانتیمی کەمە ئاغا زۆر بە ساردیەوە گوتی جاکەمە بە تۆ چی تۆ پسولەکەی ئەم بدە و پسولە لە عەماردارەکە وەربگرە. لەسەر سامیدا خەریک بوو شاخم لێ بڕوێ. بە دەمی وشکەوە گوتم قوربان. ئەم برادەرە دەیەوێ پسولەی سێ مەتر و بیست و چوار سانتیم زیاد وەربگرێ. ئاغا نەڕاندی بەسەرما. تێدەگەم بابە خۆ وەکو تۆ کەر نیم. گوتم بە تۆ چی؟ تۆ پسوولەکەی بۆ ببڕە و بیدەرێ. پرسیم قوربان سێ مەتر و بیست و چوار سانتیمی کەمە ئاخر چۆن دەبێ؟ ئاغا بە تووڕەییەوە نەڕاندی، ئەرێ تۆ کاڵە خۆری یان بیستان ڕن؟ ئەوجا ڕووی کردە سەر ئەندازیار و گوتی، کێ ئەم کەرەی دامەزراندووە؟ سەر ئەندازیاران گوتی، قوربان خۆتان ناردبووتان. ئاغا بە سەرسامییەوە گوتی، من؟ کەی ناردوومە؟ سەراندازیار گوتی، قوربان دوێنێ شەو دەستوورتان دا کە لە جێی پسوولە ئیش بکا، واتە پسوولە ببڕێ. ئاغا بە دەست ئیشارەتی کردمێ کە بچمە دەرێ و هاواری کرد، بڕۆ گوم بە لە بەر چاوم شێتە! زانیم ئیدی جێی وەستان نییە. ئەگەر قسان بکەم بە پاڵ دەمکەنە دەرەوە. چووم بۆ عەمارەکە تا بوخچەی کەلوپەلەکانم هەڵگرم و بڕۆم، بە دوای بەختی ڕەشی خۆم دا. کە بە بەر عەمبارەکەدا تێدەپەڕیم، عەمباردارەکە پرسی، ها، چی بوو؟ دەریان کردم ئاماردارەکە بە پێکەنینێکی تاڵەوە گوتی تۆ هێندە کە لە ڕقبی تا ماوی دەبێ بە دوای کاردا بگەڕێ لاماردارەکەم پرسی باشە وەختێ کە شت دێ بۆ ئامار یان شتی لێوە دەبرێ حسێب و کتێبی نەبێ ئیدی بۆ سەنەت دەنووسن ئاماردارەکە پێکەنی گوتی کاکە ئەم شتانە تەنیا ڕواڵەتە پرسیم باشە ئەی بۆ سوورن لەسەر ئەوەی فەرمانبەرانی دەستپاک و باوەڕ پێکراو ڕابگرن ئەماردارەکە گوتی. ئەوە تۆ گاڵتەم پێ دەکەی یان هەر بەڕاستی بێ ئاگای ناوەڵا دەمەوێ بزانم مەسەلە چییە ئەماردارەکە گوتی فەرمانبەری دەستپاک و باوەڕپێکرا ئەوەیە بەبێ ئاگاداری بەرپرسیاری خۆی هیچ کارێک نەکاو هەرچیەکیشکە بەرپرسیارەکەی گوتی بێ چەند و چۆن ئەنجامی بدە ویستم یەک پرسیاری دی بکەم سەر ئەندازیار هات بەسەرا و هەر کە منی بینی هاواری کرد ئەوە هێشتا لێرەی یا لە شتەکانت هەڵگرە و گۆڕت گومکە کراس و پانتۆڵێکی زیادەم هەبوو لە ڕۆژنامەیەک پێچامن و خستمە بن با خەڵم و هاتمە دەرێ دیسان کەوتمەوە نێو کوچە و بازارەکان بە نیازی ئەوەی کارێک بدۆزمەوە دەنجی مامورە بستە باڵاکە بەرز بووە بستنە ژوورەوە کاتی خەوتنە